الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه لباس لێکردنی ئەو مخالفاتانەی کەوا دێتە ڕێگەی ئینسانی مسلمان کە بریتە لە زنجیرە باسەکانی بەیانیان و ئێوارانمان لەگەڵ ئێوەی بەڕێزە لەو ڕەمەزانە پیرۆزەیە هەموو جارێک مامۆستایان بۆتان بازەکەن کە ئەم مانگە پیرۆزە مانگی ڕۆژوو و مانگی قورآانە بۆیە باسکردنی قورآانمان بە دوای ئەوە هێنا و باسی ئەو مخالفاتانە بکەین کە ئینسانی مسلمان لە بەرامبەر ئەو کیتابە پیرۆز و نازداری خی تەبار و تەعاالایە تێەکەوێ نەکەن بچن ڕێبازی تر هەڵببژێرن ئەم قورآانەیە ڕێبازەکەی ئێوە لێتان تێک نەچێ سەرتان لێ تێک نەیەن شەیتانەکان بە بارێکی کەیان نەتان بن بە ڕێبازێکی کەیان نەتان بن وریای خۆتان بن بەم قورآانە نەبێ ناگەنەوە بەخوای تەعالا تێکەڵاو بە دنیا مەبن دنیاویەکان سەران لێ بشێوێنن دنیاویەکان ئاگادار بن ئەوانەی کە دەڵێن ڕب بەناتی نافی دنیا بەس بە تەنیا ئەوەستن خی تعالا فەرمێ ئەوانەی ئەوها بڵێن لە ئاخرە تا هیچیان ناینێ برا بە ڕێزەکانم دیارە کێ ڕێگەی دنیای گرتووە و دیاریشە کێ ڕێگەی خی تعالای گرتووە ئەوەی ڕێگەی خوا بگرێ ئەوەندەی لێ ئەترسێ بە موو یەک مخالفەی خوا ناکە ئەگەر مخالفەیەکی شی کرد زۆر داوای لێ بردن لە خی تعالاکە ئەگری و ئەپارڕێتەوە و فرمێزگە بارێنێ بەڵام ئەوانەی ڕێبازی شەیتانیان گرتووە لە ئینسانەکان و لە جنۆکەکان مخالفە لەسەر مخالفە ئەیکەن لادان لەسەر لادان ئەیکەن خۆشیان و خەڵکیش وێڵەکەن اینجا دڵیشیان وەک بەرد ڕقە و ناجوڵێ فرمێسیەک نابارێنن بەسەر گوناح و تاوانیانە چونکە شەیتان وای لێ کردوون وهزانن لەسەر ڕێگەی ڕاستن وای لێکردوون کە کەس بە حەق نازانن لە خۆیان زیاتر نەبێ بۆیە ئاگاداری ئەوانە بن وێڵتان نەکەن بە پارە بە دینار و درهەم بە مەکاسیبی دنیاوی هەڵتان نەخڵێتێن چونکە دنیا بەجێ دێڵی برای بەڕێزم ئێوەرن هەر یەک لە ئێوە بە تاقی تەنها لەگەڵ خۆیان با بیرکاتەوە جەل لەوەعالا کێ بە فریایەکەوێت بڕۆن بیخوێننەوە قەناعەتتان هەبێت چەنەها کەس هەیە ئێستا کە مردووە لەوانەیە ڕۆژە لە ڕۆژان لەم سەر تا ئەو سەری قورآانی بە چاو نەبینی بێ نەزانێ ئەو قورآانە چ باسە تێدا نەزانێ ئەو قورت نازانێ ئەو قورآانە نەیزانیوە ئەو قورآانە باز لە چیەکە نەیزانیوە ڕێبازی ڕاستی ئەو بۆ لای خی تەبار و تعالا ڕۆیشتۆ بەبێ ئاگایی مەلائیکە وتی وە محەممەد صلى الله عليه وآله وسلم فرق بين الناس ياخد فرق بين الناس واتە محەممەد صلى الله عليه وسلم خەڵکی کرد بە دوو بەرەوە بەرەی حەق بەرەی باتل بەرەی بڕواداران بەرەی بێ بڕوایان بەرەی ئەو کەسانەی ڕێگەی خواگرنە بەر و بەلای ڕەب العالمینە ڕۆن بەرەی ئەو کەسانەی بەلای شەیطان و بەناو دۆ ناخی جەهنم ئەڕۆن وریا بن براکانم ئەمڕۆ ئێمە ئەمە ئەڵین و سبێ نێژ ئەمرین هەمومان نچینەوە بەردەمی خی تاالە بۆی ئاگات لە خۆت بێ ڕێگەکە وێڵ مەکە ئەوە تا لە نوێژەکە تا خۆت هاوارەکەی ئەڵەی چی داواکەی ئەڵەی چی ئهدینە سیڕاتە المستەقیم داوا لە خواکەی نوێژەکە بار حرکات نەبێ بە هەر جوڵە نەبێ بە هەر ڕاضە نەبێ با معنای تیاابێ ناوەرۆکی تیاابێ نوێژ لەسەر دوو بەشە بەشێک لە ڕوانگەی دەرەوە ظاهیرەکەی کە تەبێت چۆن دەست بگری چۆن دەست نوێش بگری چۆن چی بکەیت چی بکەیت بۆ شێوازە نابێ بجوڵی نابێ بخۆی نابێ بخۆیتەوە نابێ قسە لەگەڵ خەڵکی بکەیت ئەمە ڕوان لە ڕوانگەکەی دەرەوەیەتی لە ڕوانگەکەی ناویشەوە لە هەموو ناو دڵتەوە تۆ بێ لەگەڵ خوایە بی کەلیمە بە کەلیمە بێ لەگەڵ خوایە بڕۆی قسە لەگەڵ خوایە بکەیت تۆ یەکێک لە قسەکانت ئەوەی ئەڵی خوایە ڕێگەی ئەو پێغەمەرانم پیشان بە کە تۆ ناردن ئەوانە نارد ڕێگەی جوولەکە و ڕێگەی گاورم پیشانمێ ئەی خی گەورە داوا لە خواکەی جابا لە خزمەتان نابێنە سەر دوو ئاەت لە سوورەتی فڕقان خی تعالا فەرمێ لە ئاەتی سی وە سیویەک دەربەدەر و شاربەدەر و ئەوان قسەیان پێوت و پیان و تشێت تخوا پێغەمەر شێتە یا بوو جەهل شێتە سەل الله عليه وسلم تخوا بەێواڵم پێغەمەر شێتەیان قڕیشی کافری مشریک شێتە ئەمڕۆژ تخوا قور ئەوەی کە لەسەر قورآن ئەڕوا شێت و بێعقلەیە ئەو کەسەی پشتی کردوتە قورآن تخوا کامیان شێتە ئە پێم بڵێن شێت کامەیە كذلك ما أتى الذين من قبلهم ئێوە وەرن ساحیرەکانی دنیا هەر هەمووی بێنن کویان بکەنەوە لە ئەوەڵی دنیا تا ئاخری دنیا بزانام کەسیان نەتوانێت مانگ شەقکە کە شەقی کرد وتەوەڵات تۆ ساحری هەی شێتی نە ئێوە شێتن یانەڵە چی إلا قالوا ساحر أو مجنون وڵا پێغەمەر شێتە شێتە ئێمەیە کە ڕوێکەینە ڕەب العالمین و ئەڵین مادام بڕوامان بەخوا هەیە مادام ئیمانمان پێی هەیە مادام قورآانی نردووە مادام پێغەمەری نردووە سەل الله عليه وعلی وسلم نابێت لە خۆمانەوە ئیشکەی ئەوە هیدایەتەکەی ئەوە ڕێگەکەی ئەوە ڕێبازەکەیە ئەوە حیزبەکەی خی تەبارک وتەعاالایە و هەر ئەویش سەرەکەوێ بەڵام ئێوەی شێت هزار یەک ڕێگەتان گرتووە ئێمە یەک ڕێگەمان هەیە هەزار و یەک ڕێگەتان گرتووە هەزار و یەک قسە ئەکەن هەزار و یەک اختلاف لە بینتانە هەیە بزانم قەت ئەوانەی کە غەیری ڕێگەی خوا ئەگرن بزانم ئیتیفاقەکەن مستحی لە ئیتیفاق بکەن حتا کافر لە بینی خۆیان خی تعالا ئەفەرمێ وتەحسەبهم جەمیعا وقلوبهم شتە کافر وایە وا دەزانی هەموو یەک دەستە بەڵام لە بینی خۆی هزار و یەک لغانێ هزار و یەک پارچە هزار و یەک حیزبە حەتا ئێوە تەماشا بکەن بزانن کاتێک کە کۆمەڵێک کۆ بنە و پێڵن نوێنەرانی گەل مەجلیسی شعب پەرلەمان هەتا دوایی هەر کەلیمەی پەرلەمان خۆی لە خۆیان تەماشاکە یعنی مناقەشە یعنی مجادلە یعنی نابێ ڕێبکەوین ئەبێ هەر یەکەی شتێ بڵێ اتفاق نییە ئەفەرمێ کەبورە علی المشرکین ما تدعوهم الیه ئەمە زۆر گەورەیە لەسەر مشریکەکان کە تۆ بانیان لێ دەکەی دەڵێ وەرنە سەر ئەو قورآانە ئەوان دەڵێن چۆ دەبێمە یەک پارچە بین نابێ یەک پارچە بین دەبێ هەر یەک قولێکمان هەبێت دەبێ هەر یەک بۆچوونێکمان هەبێت دەبێت ڕا و ڕای جیاواز دەبێت تخوا بەس پێتان بڵم وڵاتێک دوو سەری تیاابێ ئیسراحەتەکە بڕوای پێ ناهێنی یان ئەگەر بڕوات پێ هێنا نایخوێنیتەوە یان ئەگەر خوێنتەوە ئیشی پێ ناکەی یا ئەگەر ئیشت پێکرد لەبەر خوا نایکەی ئەمە هەمووی مخالفاتن زۆر ورد بنەوە لێ ها هەدەی بزانم ویردی ڕۆژانەمان هەیە لە قورآن عبدوڵای کوڕی ئەمری کوڕی عاس عفن عبدوڵای کوڕی بەڵێ عبدوڵای کوڕی ئەمری کوڕی عاس فەرمووی باوکی ژنی بۆ هێنا گەنج بوو خەریکی عیبادەت بوو عیبادەتێکی زۆری ئەکرد بە ڕۆژ هەمووی بە ڕۆژوو بوو بە شەو شەو نوێژی ئەکرد ئەو بیریشی لافرەت ناکردەوە باوکی ژنی بۆ هێنا کە ژنی بۆ هێنا پاش ماوەیەک لە بووکەکەی پرسی باوکی ئەمر لە بووکەکەی پرسی وتی وتی عبدوڵای کوڕم چۆنە لەگەڵ تا وتی واللهی لەو ڕۆژەی منی هێناوە نادۆتە سەررجێ لەگەڵ حەزی بەو شتانە نییە باوکی چوو لای پێغەمەر شکاتی کرد سەل الله عليه وسلم وتی ئەی پێغەمەری خوا ئەوە تا ژنم بۆ عبدوڵڵاه هێنا ئەو حاڵەکەیەتی وتی وەرم زام چییە تی بە ڕۆژۆ نایشتێنێ شەو نوێژەکە و ناخەوێ ئەوە خێزانم بۆ هێنا و ناچێتە لای فەرمووی عبدوڵەوە نابێ ئەوها نابێ شتێکی کەشی کرد ها ئەوە ئەوە گرنگە وتی هەموو ڕۆژێکیش قورآانەکەی کە ئەوە تا و کاتاتۆ دەخۆرە هەموو یە خوێنێتەوە پێغەمەری خوا فەرمی عليهەی سەڵات وەسەلام وەرە تۆ لە ماهێکا سێ ڕۆژ بە ڕۆژوو بە وەکو دوێنێ باسما کرد فەرمی من لەوە باشتر دەتوانمەی پێغەمەری خواسە لە ڵاویس دەوەرە ئەوەندە ئەوەندە هەتا هاتە سەرۆی دەوتی نابێ تۆ هەموو ڕۆژێ بە ڕۆژوو بێ بە ڕۆژنا ڕۆژێ بە ڕۆژوو ئەوە یەک ئێ ژنیش لە سنەتی منە ژنت هێناوە چی تێلا خێزانت ئەوە شەرعی خوای تەعالایە ئەوەی حەزی لەو سنەتەی من نەبێ لە من نییە شەو نوێژیشەوە منە خەوم و شەو نوێژیشەکەم تۆش ئەو هاابکە بۆ شێ سەیری ئەم سەحابە بەڕێزەکە کاتی خۆی سەحابە چیانەکرد پێش بڕچیان لە خێرات وا ئەکرد بەو شێوەیە قورآانی هەموو ئەو کاتە چی هاتباتەخوا هەمووی لێک ڕۆژا خوێندەوە فەرمی اینجا قورآانەکە وا لێ مەکە لە مانگێکە قورآان خوێنەرەوە یە لە مانگێکە خەتمێ بکە فەرمی لەوە باشترە توانێت دەی لە بیست و دەی لەوەندەوە لەوەندە حتا سێ ڕۆژ فەرمی دە لە سێ ڕۆژ زیاتر نابێت تۆ خەتم بکەیت کەمتر یعنی یەک ڕۆژ دوو ڕۆژ سێ ڕۆژ ئەبێ خەتمی قورەواتە هەموو ڕۆژێک گەریسەمە تەماشاکەین لەوەی کەوا هەیە تۆ قورآن بکەی بە سێ بەشەوە ڕۆژی بەشێکی تیا بخوێنی بۆی لە سێ ڕۆژات تۆ قورآانەکە خەتم کرد فەرمی لە سێ ڕۆژا قورآ خەتم کە لە یەک ڕۆژمەیکە ئەوەی لە یەک ڕۆژا قورآان هەمووی بخوێنێتەوە تی ناگە سەیری ئەوانە بکەن چیانە کرد لە کاتی خۆیان ئەو هابوون لەگەڵ قورآانی پیرۆزە بەڵام قەومەکەی پێغەمەر سەل الله عليه وسلم کە مشتکین بوون بزانە قورآانە فەرمێکی وقال الرسول یا رب بۆ ئێمەشە ها ئێمەش دەست بە قورآانەوە بگرین و بڵێن خەڵکی نەوەرە لەسەر قورآان دژمنمان بۆ زیادە بێ براکەم واللهی لەگەڵ وتت لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم تێی گەیشتیت و لەسەر ئەو بەرنمەیە ڕۆیشتی جن و ئینس ئەبێ بە دژمنت زۆرینەی زۆریان واتە تۆ هەستای بەوەی دژمنێکی زۆرت بۆ خۆ دروست کرد خیاڵت خاو نەبێ بڵێ کاکە بخوا من علاقی دژمناتی کەسم نییە تۆ لە دین تێنەگەشتی بۆ یاڵێ علاقی دژمناتی کەسم نییە شکە کە تۆ وتت قورآن بەرنامەی منە یعنی هەموو بەرنمەیەکی کە ڕەفزەکەم کەواتە هەموو ئەو بەرنمانەی ترە بنە دوژمنی تۆ بەس تۆ نایت بە منهجی قورآن وەربگری بەلا بەلا وەرەدگرتووە بۆیە نەوەڵا قورآن بخوێنە نەوەڵا لە بەری بکە نەوەڵا بڕۆ لە مزگەوتەکان بیخوێنە بەس ئیشی پێمەکە کەس قسە ناکە هیچ کافرێ قسە ناکە بەس کە تۆ کردت بە عمل و کردت بە ئیش و کردت بۆی جێبەجێ بکەی ئەحکامەکانی جێبەجێ کرد دەوڵەتت لەسەر ئەساسی و قورآانە جێبەجێ کرد هەموو دنیا لە دەبێ بە دوشمە وایەوانە دەیسە با پێغەمەر زیندوو بێسە لە الله عليه وسلم بڵێ منەمێت دەوڵەتێکی ئیسلام تشکیل کە من بە شەق و غەرب ڕازی نابم چی لەکەن یەکسەر ناوێنێ تیرۆرست محەممەدی تیرۆرست ئەمریکا بڵێ تارەکانت بنێرە ئەوروپا بڵێ باشترین ئەسلی حەد بنێرە با زوو لە ناوی بەرین ئەی قەمە مسلمانەکە ئێوەش کلچی ئەمە دەی لێ یەن کاکە هەتا یەکێکەڵێ پێغەمەری خوا بە قوربانیم هزار لەوە تیرۆرستە ئەو محەممەدە تیرۆرستە ئێستا لە ژیان نابێ وایە واللهی والله والله وایە چونکە محەممەد بە کەس ڕازی نابێت لە لالیسە تۆش بێ دوژمنت دەبێت چکە ئەمە سیراع ئەم سەر زەویە بریتی نیە لە ئیسراحەت ئەمە ئیسراحەت نییە جێگەی ئیسراحەت نییەمە ئەمە جێگەی ململانەیە حەق و باطل زۆران نەگرن نەبێ یەکێکیان یەکیان با بە عەرزە تۆ نابێت لە دوورەوە تەماشاکەی بزانم پێغەمەر ئازایە سەڵاسم یا بوو جەهل لەبێ بچی یارمەتی پێغەمەر بی سەل الله عليه وسلم یارمەتی نە ئیمانت نییە ئەبێ یارمەتی ئەو کەسانە بێ شوێن پێغەمەر کەوتون سەل الله عليه وسلم شکەگە بەو یارمەتیە نەبێ ناڕوە براکەم ئەو ئەو دینە ناگەێنرێ هەتا وەرە من هاوارکەم ئەگەر بە تاقی تەنا خۆ بم چیم پێکرێ خۆی تعالا لە دوایەوە فەرمی وەکەفا بڕبیکە هادیەوە نەسیڕە بەڵام وریاش بەها سەرکەوتن هەر بۆ تۆیە بەسە بە پەروەردگاری تۆ کەوا ڕێنمایی دەر بێ کەسی تر ڕێنمایی دەر نییە ئەمە یەک دوو هەمیش وە نەسیرە ئەگەر خوا جل لەو علا ڕێگەدا بنێ ئەو ڕێگەیش هیچ کەسێک لی ڕازی نێت تەنها بڕواداران نەبێ با بڕوادار لە خۆی نەترسێ با جورئەتی هەبێ بڵێ من خوام لە پشت بێ کێ تۆ ئەتوانێ من با بە عرزە بەس ئێمە ئەو ئیمانەمان نییە براکە واللە ئەوەنەی لە دوژمنانی خوا ئەترسین ئەوەنە لە خوا ناترسین ئێستا کێ ئەتوانێ بڵێ من بەرەو دینی خوارۆم من مل نایم بە هیچ کەسێک و داواکەم لە خخوای تعالا سەرمان خا بەسەر شەرق و غەربا نەوەڵە کاکە بۆ خاتری خوا کورە کورە نەگەن کورە وڵی پارچە پارچەمانەکەن کورە وڵی ئیبادەمانەکەن کورە بچە بۆ ماڵەکەی خۆ دابنیشە کەچی خوا فەرمیەوە کەفە بڕبیکە هادیە وە نەسیرا خوا بەس نییە سەرت خا خوا بەس نییە ڕێنماییت کا بەسە یا بەس نییە پێویستی بە کەسی تر هەیە خی تاالە ئەی تۆ پێویستیت بە کەسی تر هەیە لە خوا زیاتر ئەوە ئیمان اینجا دووشت لە بەردەمتا یا سەرەکەوی یا کوژرەی هەردووکیان نەسرە بۆ تۆ ئیمە نەسر و ئیمە شەهادە لە پێناوی خخوایە شەهیدەبی ئەلحەمدولا خخوای من لە پێناوی تۆیاوام کرد بەڵام منیان کوشت دەبڕۆ بۆ بەهشت وەکو سوورەتی یاسین بەداخەوە بەداخەوە بەداخەوە سوورەتی یاسین لەوانەیە زۆربەی پیرەمێردەکانیش لەبەریان بێ بۆچی بەڵام لەبەریانە بۆ ناهیدایەتی پێوەرگرن بۆ فکرەیەکی غەڵات دەڵێ بەسەر مردویا بیخوێنەرەوەیان ئاوهایان ئاوها کاکە لە سوورەتی یاسین چی تایە بڕۆ بزانە چەنەها پند و ئامۆژگاری تایە و سوورەتە بەڕێزە بدایەتەکەی بەچی دەست پێەکە یاسین والقرآن الحكيم إنك لمن المرسلين خوای تەعالا فەرمێ سوێن بەو قورئانە تۆ پێغەمەری منی دوایی باسی چەنەها شتی تیاکە یەک لەو شتانە چییە باسی شخصێکمان بۆکە کە دیفاعی لە چەند پێغەمەرانێک کردووە کەوا مەشهورە لە کتوبی تەفسیرە ناوەکەی ئەنێن بە حەبیبی نەجار بەڵام لە قورآانەکەی باسی شخصێکەکە پیاوێکەکە پیاوێک لەو سەری وڵاتەوە هاات بۆ ئەوەی پێغەمەرەکان سەرخا بە تاقی تەنها خۆیەتی دوایی کوشتیان چەند هاواری لە خەڵکەکە کرد کورە ئەمە پێغەمەری خوان کورە ڕێنماییتان نەکەن چۆنە بێمە غیری خوا بپەرسین چۆنە بێ ڕێگەی غیری خوا وەربگرین ئەوە چی ئەڵی تۆ وەکو ئەمڕۆ چۆن پێڵێن هەی مجرم هەی ئێرهابی هەی تیرۆرز هەی فلانی هەی فلانی لێ ناو کوشتیان خوای تعالی فەرمی قیلت خولی الجنە قال يا ليت قومي يعلمون خوای گەورە وتی بڕۆ بۆ بەهشتەوە تەواو پیشی تۆ تەواو بوو تاقیکردنەوەکەت دەرچووی خۆزگە قەومەکەم بیانزانیا کە خوا لە من خۆش بوو و ڕێزی لە من ناو منی خستە ناو بەهشت ئەو چیرۆکەی تایە بەس تو خوا کێ لە سوورەتی یاسین ئەو چیرۆکە وەکو خۆی وەرەگرێت و ئیشی پێەکە یەک دیفاع لە حەقەکە با بە تاقی تەنیا خۆشی بێت ئەڵی کاکەوەرە لە ڕواڵەت وەک پێغەمەر بەسە لە لاوسم لە ناخیش وەک پێغەمەر بە کاکە لە ڕواڵەت باوکو پێغەمەر نەبینەمان کوژن ڕیشمان هەبێ ئەو مشکیلەیە مشکیلە مشکیلەیە ڕیشمانە بێ پێمانەڵێن تیرۆرست ئەی پێغەمەر سەل الله عليه وسلم ئەمری فەرمووە نا کورە بە قسەی پێغەمەر ناکەین بە کەڵک نایە ئەمە ڕۆژی ئەوە نیە بە قسەی خوا پێغەمەرگەی ئەی بۆ نوێژەکەی دەو نوێژەکەش مەگە کاکە ئەی بۆ ڕۆژۆگری ئەی خۆ تۆ هەر بە قورآان و بە حەدیز نوێژ و ڕۆژو ناگری ئەی دەشتەکانی گەشتی بە قسە بکە گۆرانی و مۆسیقا و لێدان و قسەی هیچ و پوچ و چیرۆک و بەرنامەی ڤال و مغلی تابێنن و بە ئەو خەڵکە شوێنی نەکەوێت بۆ چونکە ئێوە سەرەکەون کافرەکانیان ئەو شتانە بکەن تا سەرکەون ئەم ڕۆژ نفسی شتە قورآن لێگە ڕێکاکە بڕە بەرنمەیەکی کە بێنە گۆرانی بێنە ڕابواردن بێنە واز لە قورآن بێنن با ئێمە سەرکەوین بەسەر مسلمان و قورآانیەکانە دەڵێ گەر تۆ واز لە قورآن بێنی بڕۆی بۆ لای غەیری قورآن لە شعر با یەک یەک قسەکانی ڕاڤەکەین لێکی بدەینەوە ئەمڕۆ لە لای خەڵک قورآن زیاتر خۆشەویستەیە شعر و هەڵبەست و لاواندنەوە و ئەو بابەتانە بخۆتان نەزانن ئەو قولین یا قولی شخصێک شخصێک قساک ها فڵان کەس قساکە گوێی بۆ بگرە فڵان کەس بەس قورآن خوای تبارک وتعالی قساکە بەلایەوە مهم نییە بە قسەی فلانە کەس دێتە گریان بە قسەی خوا نایەتە گریان ئەو خەلەلە تایە تۆ کاکە ئەو غینائین واللهڵی لەم ڕۆیا قساکە بەناو مسلمانەکان هاتون گۆرانی و مۆسیقایان دانا و گۆرانیان دانا و هێنان و بردیان ئەڵێ چی وەلو بە جوانتر بوترە ئەڵێ زۆر وتن قورآان خۆشە بەس قورآان خۆشە هەرچی قسەیەک بکەی ئیسیفادەی نییە وەک ئەوەی کە تۆ قورآان بڵیتەوە بیڵیتەوە چکە هەر حرفێک بە دە حەسەنە ئاگات لێ بێ تۆ قەت زەرر ناکەی لە وتنەوەی ملیۆنێ جار بیڵێرەوە تخوا پێت پێ پێتان بڵێم ئێوەی مسلمان ڕەحمەتی خواتان لەبێت لەو فاتحی گای خوێن لە نوێژ وەرسە بن تخوا چەند جاری خوێنەوە لە شەو ڕۆژەکە لی وەرسەبی لێ بێ تااقەتەبی دەوەرە قسەی زەلامێک بڵێ ڕۆبزان وەرسەبییانە بێتاقەتە بیانە لە قسەی شخصێکی کە کەچی لەو قورآانە پیرۆزە بێتاقەت نابی فنسأل الله الكريم المنان القادر على ما يشاء أن يخلصنا مما يسخطه ويستعملنا فيما يرضيه من حفظ كتابه وفهمه والقيام بمقتضاه آناء الليل وأطراف النهار على الوجه الذي يحب ويرضى إنه كريم وهاب دعائك زور جوانك ابن كثير الله دعواءكم لو خوايي كواس سخية وبخشندية داواکەم لەو خوای کە پێمان دەبەخشێ و بە تواناشە بمان ناتێ لەسەر هەموو شتێک بە توانایە کە ڕزگارمانکە لەو شتێک کە خۆی ڕقی لێتی خوایە ڕزگارمانکە لەو شتێک کە تۆ ڕقی لێتی خوایە و هەروەها ئەڵێ بمان جێڕێ بەو کەسانی کە کار ئەکەن لەو شتەی کە خۆی لێ ڕازیە لەو شتەی کە خۆی پێی ڕازیە کار لەو شتە بکەین کار لە بکەین بەو شتانەی کە خی تعالا خۆی پێی ڕازیە نەک لە شتێکە بمان بینێتەوە کە لێمان ڕازی نەبێت ئەویش بریتە لە چی حفظی کتابەکەی بۆیە داواکەم لە مامۆستایانی بەڕێز ئیتیمامێکی زۆر بن بەو قوتابیانە بەو بەو بەو تەمەە جوانانە بەو نەونە مامانە ئالێستەوە بەس ئەمڕۆ ئەگەر بێتە فێرقە فێرقە جەماعەتی فلان بەس فلان جەماعەتی فیسار بەس فیسار خۆم تخوا ئەوە ئەوە ڕاستە لە ناو ئەم عالەمەیە کوفر بەو شێوەیە یەکگەگرێ وەلو لە بینی خۆشیا جیاواز جیاوازە بەڵام تۆ بوو تارەکەی بۆ تۆی مسلمان فڕاتە خوارەوە کەچی مسلمان هزار پارچە بێ مسلمان هەیەڵە یا ڕبی الحەمدللا کەوای لێهات ئەو مسلمانە کەوای لێهات قەیناکە مستحقە نەبا بیخۆن ئەڵێ دەباتی بڵێ خوای ڕحم بە مسلمانان کەی خوایە خوای ڕحما بێبێ زۆر بێکەسین خوایەمە کەسمانە لە تۆ زیاتر خوایە شەرق و غەرب لەسەرمان کۆبتەوە خوایە خوای مسلمان کەی بەیەک خوایە بیان کەی بەیەک پارچە خوای سەرکردەیەکی لە خواترسیان بۆ بنێری شەرق و غەربت بۆ بخاتە ژێر عەرزەوە خوایە ئەوها دوعا بکە ئەوها هەتا تۆ وابی من جەماعەتی فڵارم من جەماعەتی فیسارم من جەماعەتی فیسکەم من جەماعەتی ئەوم هیچ بە هیچ نابێ خوای تعالی لە قورآن ئافەرمێ فلا تنازعوا ولا تنازعوا فەرمێ ولا تنازعوا فتفشلوا لەگەڵ نیزاع کەوتە بینتان و فەشەل هێنن بەخوا لەگەڵ پێغەمەری شابی فەشەل هێنی صلی الله عليه وسلم لە ئوحد فەشەلیان هێنایان نا جا لەوان وابن ئەبێ لە ئێمە چۆن وانەبێ براکەم بە هزار جار لە ئێمەش ئەوابێ ئەبین بە هیچ یەن مامۆستایانی بەڕێز ئەڕۆن ئەم ئەم پەندە جوانە بۆ بۆ تەلەبەکان باز دەکەن قوتابیان ئەگەر هاتوو یەک چیلکەمان هێنا دەتوانین بیشتێنین ئەگەر دەمان کرد بەیەک ناتوانین ئێدە تەطبیقی کە براکەی بەڕێزم تەطبیقی کە و سەریشی ئەخا وإنما قال هادی و نەسیرا دەڵێ خوا فەرمی هادی و نەسیرا ڕێنمایی دەرە ڕێنمایی دەکا و سەریش دەخا بۆ لأن المشرکی لأن المشرکین كانوا يصدون الناس عن اتباع القرآن چونکە مشرکەکان خەڵکیان دوورە خستەوە لە شوێن کەوتنی قورآن لئلا يهتدي أحد به بۆی کەس ڕێنمایی بۆ قورآانە وەرنەگرێ و ڕێبازی ڕاز وەرنەگرێ لە پاشان کە دەبێتە سەیری قوم دەبێتە گەورەی ئەو سەرزەمینە بەسە کە خوای گەورە ڕێنمایی دەرت بێ و سەرت خا داواکەم لە خوای تعاالە بە ناوە پیرۆزەکانی خۆی بە سیفاتە بەرزەکانی خۆی دڵەکانمان کا بە یەک دین و ئیمانمان بۆ زیندوو بکاتەوە بمان خاتەوە سەر ئەو ڕێبازە ڕاستەی و ئازایەتی و چاو نەترسیمان فێر بکە و لە دڵمانابی ڕازێنێتەوە و هەر شتێکیش ڕۆیان لە پێناوی خی تەبار و تعالا خۆمانی بینە بەر ئابۆ شێ عومەتە سەرەکە ئامین و الحمد لله رب العالمین